من هەمیشە بە خەڵک دەڵێم قەت بچووک مەبن با ژمارەشتان کەم بێ. وەسێتنامەی شامیل. چیاییەکانم، شاخە ڕووت و سەختەکانی خۆتان خۆش بوێ، شاخەکان کەمیان سامان پێ بەخشیون، بەڵام ئەم شاخانە نەبن وڵاتەکەمان بۆ خۆمان نابێ، بە بێ وڵاتی چیایی بێکەس سەربەستیان نابێ، بۆیان بجەنگن، بیانپارێزن، با شریخەی شیرتان لە گۆڕدا خەونی. شیرینم پێ ببەخشی. چیایی گەڕیدەی بەردەوامن، هەندێ چووین و بە دوای ساماندا دەگەڕێن. هەندێ بە دوای ناوبانگدا دەگەڕێن و هەندێکی دیش بە دوای ڕاستی و دادپەروەری. ئەوانەی بە شوێن ساماندا چووبوون، پەیدایان کرد و هاتنەوە و ئێستا بەری گەشتەکەیان دەخۆن. ئەوانەی بە شوێن ناوبانگا چووبوون پەیدایان کرد و ئێستا بەو باوەڕەوە دەژین کە گەشتەکە هیچ ناهێنێ و تەقەلایان بێ و دەڕۆییوە. بەڵام ئەوانەی بە شوێن ڕاستی و دادپەروەریدا چووبوون ئەوانە ڕێگایان زۆر دوور و بێ کۆتایی بوو، چونکە خۆیان دەقە بەر گەڕانێکی هەمیشەیی کردبوون. کاتێ چیاییەک دەچێتە سەفەرێک، بێگومان کەرێک لەگەڵ خۆی دەبات. سێ شت لە پشتی کەرە دڵسۆزەکەی بار دەکات، خرارێکی گەورە و جەوەنگەیەکی بچووک و جەڕڕەیەک. سەدان ساڵە چیاییەکە دەگەڕێ و لە گوندێکەوە دەچێتە گوندێکی دی و لە ناوچەیەکەوە دەچێتە ناوچەیەکی دی. کەرەکەی بە پێشە خۆی داوە و خرار و جەوەندە و جەڕڕەی لەسەر پشتە. لە وڵاتێکی دەوڵەمەنددا کاتێ کە چیاییەکە ساتێک کەرەکەی بە تەنێ بەجێ هێشت، هەرچی و پەرچییەکان کەوتنە ئازاردانی کەرەبەستە زمانەکەی، دڕک و زەختەی تیژیان تێوەژەند بۆ ئەوەی لووشکان باوێ، بێ حەشر و نەشرەکان گاڵتەیان پێ دەهات و دەیانگوت. کەرەکە سەما و هەڵپەرکێ دەکا. کابرای چیایی کە بینی وا دۆستە دڵسۆزەکەی ئازار دەدەن، خەنجەری هەڵکێشا و گوتی، تیز بە ورچ بکەن باشترە نەک بە چیایی. بەڵام بە کەڵک چنە هاتووەکان ترسیان لێ نیشت و تەوازۆیان. بۆ خواستەوە بە قسەی خۆش چیاییەکەیان ڕازی کرد خەنجەری بخاتەوە کاڵان. کە هێور بوونەوە و هاتنەوە سەرخۆ دەستیان بە پرسیاران کرد، باری کەرەکەت چییە؟ بمان فرۆشێ. هێندە زێڕ و زیوتان نییە کە پێتان بکڕێ؟ تۆ تۆ تۆ نرخەکەی بڵێ بزانین چۆن دەبێ. ئەمە ئەمە ئەمە نرخی تەواو نابێ. بۆ؟ بۆچی ئەوە ئەوە چییە پێتە کە نایەتە کڕین؟ ئەوە وڵاتەکەمە داغستانە داغستان گەنجەکان دایانە قاقای پێکەنین وڵاتەکەت لەما کەرێک بار کردووە دەوەرە ئێستا وڵاتەکەی خۆتمان پیشان بدە چیاییەکە خراڕەکەی کردەوە و مشتە خۆڵێکی ئاسایی تێدا بوو نەخێر خۆڵەکە تەواو نە ئاسایی بوو سێ چارێکی بەرد بوو هەمووی ئەوەندەیە ئەوە گەنجینەکەتە؟ بەڵێ، بەڵێ ئەوە شاخەکانمە، یەکەم ویردی باوکمە، یەکەم فرمێسکی دایکمە، یەکەم سوێندی خۆمە، دوامیراتی باپیرەمە بۆ من و دوامیراتی منیشە بۆ نەوەکانم. ئەدی چیترت پێیە؟ جارێ لێم گەڕێن، لێم گەڕێن خرارەکە بەستمەوە. کە خرارەکەی بەستەوە و هاویشتیەوە سەر پشتی کەرەکەی، جەوانکەکەی کردەوە دیتیان ئاوی دەشتێی تێدا بوو بەڵام ئاوەکە تامی سوێر بوو ئاوێکت پێ ناخورێتەوە ئەمە ئاوی دەریای قەزوینە داغستان وەک نەینۆک بەسەریدا دەڕوانیە باشە ئەدی جەڕەکە داغستان سێ پارچەیە یەکەم زەویە دووەم دەریایە سێهەمیش ئەوەی دی هەمووە کەوابوو ئەوەی دی هەمووی لەناو جەڕەکەتدایە بەڵێ، بەڵێ وایە. باشە ئەدی بۆچی ئەم هەموو بارە لەگەڵ خۆت دەگێڕی؟ بۆ ئەوەی وڵاتەکەم هەمیشە لەگەڵمدا بێ، ئەگەر لە ڕێگادا مردم خۆڵەکە بەسەر گۆڕمدا بکەن و کێڵەکەم بە ئاوی دەریا بشۆن. چیاییەکە بتە خۆڵێکی دەرهێنا لە پەنجەکانی خۆی هەڵسوی و بە ئاوی جەوەندەکە شوشتیەوە. ئەمە؟ هەم ئەمە بۆ وا دەکەی بۆ؟ ئەو دەستانەی بەدەستی ئەرچی و پەرچیان کەوتون تەنیا بەم جۆرە شوشتنە پاک دەبنەوە چیە یەکە ملی ڕێگایی خۆی گرت هێشتا هەر لە گەڕاندایە بەم جۆرە داغستان سێ گەنجینەی هەیە چیاکان دەریا ئەوەی دی هەمووی چیایی سێ گۆرانی هەیە وەستاکان داغستانی ئێمەیان لە سێ کەرەستەی بەنرخ دروست کردووە. بێگومان لە ڕاستیا ئەو کەرەستانەی داغستان پێک دێنن گەلێ لەوە زۆرترن، من ئەمەم لە تاقیکردنەوەی تاڵەوە بۆ دەرکەوتووە. پێش بیست ساڵ داوایان لێکردم دەورێک بۆ فیلمێک لەبارەی داغستانەوە بنووسن. نووسیم. ئینجا بوو بە گفتوگۆ لەسەر نووسینەکەی من و زۆر شت گوترا. یەکێک گوتی گوڵی تەواو تێدا نییە، یەکێکی دی گوتی هەنگی تێدا نییە، سێیەم گوتی درەختی تێدا نییە. هەر کەسە ڕەخنەی خۆی پێشکەش کرد. بەلای هەندێکەوە باسی ڕابردووی کەم تێدا بوو. بەلای هەندێکی دیکەشەوە باسی ئێستای کەم تێدابوو، لە ئەنجامدا دەرکەو کە هیچ کەری بە جاشێکی تێدا نییە. جا داغستان بێ ئەمە چۆن دەبێ؟ ئەگەر چی ئەوان گوتیان لە فیلمەکەدا هەبایە فیلمەکە تا ئێستاش تەواو نەدەبوو. لەگەڵ ئەمەیشا داغستان لە سێ بەش پێکدێ، چیاکان، زەوی، دەریا، قەزوین، ئەوەی دی هەمووی. بەڵێ زەوی. ئەمەیان شاخە، دۆڵە زنجیرە، شاخە، تۆق، قەڵە چیایە، ئەو خاکەی ئێمەیە کە بە ئارەقە و خوێنی باوک و باپیران ئاودراوە. کەس نازانێ کامەیان پترە، ئارەقە یان خوێن؟ شەڕی درێژخایەن، پێکدادانی خێرا، دوژمنی خوێن، سەدان ساڵ بوو خەنجەر بۆ جوانی هەڵنەدەگیرا گۆرانیەکی ملی دەڵێ لە کوێ ڕبە دەغلێکیان چان خوێنی دەشۆڕە سواری لێ ڕژا لە کوێ قەسناغە گەنمێکیان چان تا سەر شۆڕە سوار کەوتە گۆڕێ باوکیشم لە یادی زەوی خۆمانەوە نووسیویە زۆر مردوو لێرە نێژراون بەڵام ئەوانەی کوژراون لەوانە زیاترن کە بە مەرگی خۆیان مردوون. کتێبە جوگرافییەکان بە کورتی دەڵێن سێیەکی وڵاتەکەمان بەردی وشکە. منیش نووسیومە، لێرە دۆڵ سیز بووین. لێرە درەخت وەک شاخ ڕووتن. لێرە چیای بەرز وەک پشتی حوشتر و لێواری سێڵاوی شاخان وان. لێرە شەپۆلی ڕووباری هەڵچوو وەک گورگی چنگ لەسەر شانی ڕان تووڕەیە. لێرە کەفی تاڤگە وەک کەفی بەربەست وایە، کانی وەک چاوی چۆلەکە وان. لێرە ڕێی ناوبەردی نەسبی زەوی دەڵێی لە ناوبەردان دێتە دەرێ، لێرە گۆرانی لەو دیوی گرد هەڵدەستێ و پێش هەموو کەس دەکاتە دوور. سەر لە بەیانی ڕادیۆ بڵاوی دەکاتەوە کە خونزاخ بەفرە، لە ئاختی بارانە، کەچی لە دەربەندا گوڵە قەیسی دەپشکون و لە کوموخ گەرمایەکی سووتێنەر. زستان، پایز، بەهار، هاوین. پێکەوە لە داغستانی بچکۆلەدا هەن، چیای سەخت و کپ و لرمەدار کە هێلانەی هەڵۆیانە ئەم کەژانە لێک جودا دەکاتەوە. وشەی مێری ئاڤاری دوو مانای هەیە، شاخ، لووت، باوکم حەزی لە نوکتە و وشەبازی بوو. شاخەکان دونیا و هەموو ڕووداوێک و هەموو گۆڕانێکی ئاووهەوا بۆن دەکەن. حاجی موراد دەیگوت، دەشت هەستایەوە سەر پەنجەی پێ بۆ ئەوەی بزانێ کێ دێ و بەمەوە شاخ بەرز بووە دایکم دەیچرپاندە سەر لانکێ بەژنت بەقەت چیاکان بڵند بێ ئەی ئاوێ ڕووباری کەودنی شاخاوی تۆ نەبی بەرد شەق دەبا بۆش تەنگاوی بۆ ئەو شوێنەی بەبێ تۆش ئاوی زۆرە ئەی دڵ ئەی دڵەکەم دەردی من ئەوەیە تۆ ئەوانەت خۆش ناوێ کە تۆیان خۆش دەوێ کەواتە بۆ شەیدای ئەوەی کە پێویستی بە ئێمەمانان نییە. دایکم کە دەیدی بەلکارەکان هەور و هێرباری گڵێنەی وەکو جەڕە و جەلعە و گۆزە و شەربەدەفرۆشن دەیگوت ئەرێ ئەوانە چۆن دڵیان دێ ئەوەندە خاکە سەرە بکەن چاوم بەرایی نادا تەماشای ئەوان کەسان بکەم کە خاک دەفرۆشن بێگومان بەلکارەکان وەستای دەزڕەنجینن بەڵام لەبەر ئەوەی خۆ لە شاخان زۆر دەگمەنە ئێمە شەمیشەوە هەز دەکەین خۆڵەکە خۆی گەلێ لەو هیربارانە بەنرخترە لە ڕۆژگاری کۆندا جارێکیان قاسیدێک بە هەشتاوی خۆی کوتایە ناو دێیەکەوە. پیاوەکان هەموو بۆ نوێژ چووبوونە مزگەفت. سوارەکە بە پێڵاوەوە چووە ناو مزگەفت. مەلا هاواری کرد، کورە هەی مسقۆف، بێ مێشک، نازانی دەبێ پێڵاوت داکەنی ئینجا بێیتە ناو مزگەفت؟ تۆزێ پێڵاوم خاکی شی و دۆڵی خۆمە گەلێ لە مافورەکانی ئێوە بە نرخترە ئێستاکە کەوتۆتە بەر هێرشی دوژمنێکەوە چیاییەکان هەموو لە مزگەفتێ دەرپەڕین و خۆیان هەڵدا سەر ئەسپەکانیان ئەبوو تاالب مەراقی بوو دەیگوت میوانی دوورە ڕێک خۆشەویسترە کە لە دوورەوە بێت دیارە یان خەبەرێکی زۆر خۆشی پێەیە یان خەبەرێکی زۆر ناخۆش یەکێ ئیشێکی گرنگی نەوێت لە دوورەوە نایێت. ڕەوشتمان وایە ئەگەر میوانێ لە ماڵەکەدا حەز لە شتێ بکا و پێی هەڵبڵێ ئەگەر سەختیش بێ دەبێ پێی ببەخشی. بگرە دەڵێن گەنجێ وازی لە ژنی خۆی هێنا بۆ میوانێ کە لە سەر کانی حەزی لێ کردبوو، بەڵام دەبێ ئەمە چیاییەکی بێ وێنە بێ. میوانی ناکەسبەچە دەتوانێ ئەم ڕەوشتە دێرینەمان بە هەل وەربگرێ، بەڵام چیاییش کەمۆتر بووین وا ناکەن میوان چاوی بە هەموو شتێکی جوان بکەوێ. زۆر لە مێژە میوانێکی خەڵکی کوموغ هاتە گوند و دەستی پێکرد، هەرچی کەوتە بەر چاوی پێی هەڵگوت و هەرچی کەوتە بەر چاوی دایانێ، بەڵام لەگەڵ ئەمەشا پێش ئەوەی بڕوا پێڵاوەکانیان پێ داوەشاند و خۆڵ و تۆزەکەیان لێ تەکاند و گوتیان، خۆڵ ناکرێتە دیاری، خۆڵ نابێ ببرێتە دەرێ، خۆڵمان کەمە، ئەگەر خەڵکی هەمووی بە پێڵاوەکانیان بیبەن، ئەدی گەنممان چۆن دابچێنین؟ بێگانەیەک بە وڵاتەکەمانی گوتووە تورەکە بەرد، بەڵێ وڵاتەکەمان نەرمەڵانی کەمە، پیاو بە دەگمەن لە شاخان درەختی دەکەوێتە بەر چاو. چیاکان خۆشیان لە سەری تاشراوی موریدان و لە پشتی لوس و چەماوەی کەران دەکەن، خۆڵ کەمە و دەرامەتی کەمترە. جاران دەیانگوت ئەم بەستەزمانە ئەوەندەی دەغڵ نییە، کونە.